خێرا بچنە ژوورەوە فیڕ. چونکە ڕۆژی دیدەنی بوو بەندێکان نیان دەویست هەروە بە ئاسانی مل بدەنە خەت مامورە بستە باڵاکەش پەیتا پەیتا شاوری لێدەدا لە ڕۆژانی وادا و کەسانەی کە دۆست و ناسیا و نێن بۆ لایەن غەمیان زۆر زۆر دەبێ زیندە وەزعی لە گشتیان خراپتر بوو کەسی نەبوو کە بۆ دیدەنی بێ. کەس هەر نەیزانی لە کوێیە. لە پەنای دیوارەکەدا دادەنیشت و شعری بە قەد و باڵای ئەقدەسدا هەڵدەگوت و هێدی هێدی ئەشکی هەڵدەڕشت. کە ردێن سپی قاوشەکە بە باوەشی پڕ لە میوە و جگەرەوە گەڕایەوە، بینی زیندە دەگری. بە سوعبەتەوە نووکە پێیەکی تێوەژاند و گوتی، هەستە قەشمەر! پیاو ناگری؟ خێرا هەستە فرمێسکەکانت بسڕە! با کەس نەت بینێ ئەگینا دەبیت بە گاڵتەچی خێراکە تا کەس نەهاتەتە ژوورەوە. زیندە بە قۆڵی چاکەتەکەی چاوی سڕی و بە تۆبزی زەردەخەنەیەکی کرد. بەندییەکان هاتنە ژوورەوە. کیسە و پریاسکەکانیان لە ناوەندی ژوورەکەدا هەڵڕشت. بەدەم پاقلاوە و میوە خواردنەوە سەرگەرمی ئامادەکردنی شیو بوون. دوای شیو خواردن بەندییەکان کە ئەوشەو لە شەوانی ڕابردوو خۆشحاڵتر بوون، لە دەوری زیندە خڕ بوونەوە. داوایان لێکرد پاش ماوەی حیکایەتەکەیان بۆ بگێڕێتەوە. زیندە وەکو ئەو بۆکس وەشێنانەی کە بەر لە دەستپێکردنی تەراتێن ماوەیەک خۆ گەرم دەکەنەوە، لە سەر ئەژنۆیان دادەنیشن، ماوەیەک قسەی جۆراوجۆری بۆ کردن. یەک دوو نوکتەی خۆشی بۆ گێڕانەوە. کە برادەران تەواو تامزرۆی ژنەوتنی پاشماوەی حیکایەتەکە بوون، دەستی بە گێڕانەوەی بەسەرهاتەکە کرد. بەڵێ برادەرم خۆ پێشوازیەکەی پێشەوای حیزبتان لە بیرماوە پارەیان نەدامێ جیرفان بڕەکانیش جزدانەکەیان لێ دزی منی جێل و گەوت چوومە پۆلیسخانە و بەناخێرم شکایەتم کرد پۆلیس لە بری ئەوەی شکایەتم بەپرسن و دزەکە بدۆزنەوە یەخەی منی کلۆلیان گرت کە چێم لە کوێوە هاتووم و کوا ناسنامەکە ئیدی بە هزار حاڵتا لە شکایەتەکەم ژێوان بوومەوە و لە چنجی پۆلیس ڕزگار بوو یەک ڕاست چوومە کن دۆستەکەی بابم حاڵ و بەسەرهاتەکەم بۆ گێڕایەوە. دۆستەکەی بابم دڵی دامەوە و گوتی. خۆت نیگەران مەکە. بابت مردووە خۆ من ماوم. ئەوقاتێکت بۆ دەگرم و بە هەر نرخێ بووە بەشێ میراتەکەت بۆ وەردەگرم. لەگەڵ دۆستەکەی بابمدا چووینە کن ئاوقاتێک و مەسەلەکەمان بە دوور و درێژی بۆ گێڕایەوە. دوای ئەوەی گوێی لە قسەکانمان بوو گوتی. هەق بە ئێوەیە و لە زەرفی یەک دانە مانگدا ڕای دادگات دەدەمە دەست هەندێ پارەی کاشی لە دۆستەکەی بابم وەرگرت و فایلی بۆ کردمەوە هێشتا ڕۆژی دادگا دیار نەبوو چ جای ڕای دادگا هەر کاتێ دەچمە نووسنگەکەی دەیگوت مانگێکی دیوەرەوە شەش مانگ تێپەڕی تا یەکەم جەلسەی من چێ بوو ڕۆژی دادگا ئەقدەس و بابیشی هاتبوون کە لە دادگادا چاوم بە ئەقدەس دەکەوت گوڕێکم هاتەوە بەر ئاقدەست هاتە لە تەکمەوە دانیشت و بە ئەسپایی گوتی ئازیزەکەم بە تەمای ئەو خوایە ئەوڕۆ کارەکەت تەواو دەبێ میراتەکەت وەردەگری. دەمێ بوو دەستم لە وەرگرتنی میراتەکە شۆرد بوو هەموو ئومێدێکم ئەمە بوو کە ناسنامەکەیم بدەنێ بتوانم ئاقدەست بگوازمەوە پارە هەر پەیا دەبێ ناسنامە خەمی گەورەیە. جەلەسەی دادگا دەستی پێکرد ئەوقاتەکەم دەستی بە قسان کرد پەیتا پەیتا مادە و یاسای دەهێنایەوە کارەکە بە قازانجی من دەڕۆی زۆری نەمابوو دادگا بڕیار بدا کە من زیندووم و کوڕی بابی خۆمم و دەبێ بەشە میراتەکەم وەربگرم کابرایەک لە جێی خۆی ڕاست بووە خۆی ناساند کە ئەوقاتی دەوڵەتە دەستی بە بەرپەرچدانەوەی قسەکانی ئەوقاتەکەی من کرد دەک خوایە کوێری کەی ئەم قسانە چیە چۆن دەبێ مرۆڤ هێندە حەسود بێ بۆ بە خۆڕایی ئەمە دەکەی ئاخر چیت پێ دەبڕێ کابرا پێی داگرت و دەیویست قسەکانی خۆی بسەلمێنێ گوتی ئەم زەوی و سامانەی ڕەشیدی ڕەحمەتی بەشێکە لە خەزێنەی دەوڵەت و ماڵی مسلمانانە و ڕەحمەتی کوڕی وای نییە بۆیە دەبێ داوای شکایەتکار ڕەفز بکرێ دیسان بەندیەکان گوتیان دەوەرە ئەم کەرەی لەم قوڕاوەی دەربێنە کە قسەکانی ئەو قاتی دەوڵەتی جێڕایەوە کۆمەڵێک لە بەندیەکان لە داخانە پاڵکەوتن زیندە نەفەسی تازە کردەوە لەسەری ڕۆی قسەکانی جەنابی ئەو قاتی دەوڵەت ئومێد بڕیان کرد چش لەوەی کە بەشە میراتیان نەدەدامێ لەوە دەترسان بە تۆمەتی ساختەچێتیەوە فیلم بۆ بکەن لە شکایەتەکەم زۆر ژیوان بوومەوە بەڵام ئیدی کارێ بوو تێپەڕی لە ژێرەوە سەیرێکی ئەقدەسم کرد ئەقدەسیش دەویست سەیری من بکات هەرچەند چاوە گەش و جوانەکانی تەژی ڕۆندەک بوون بەڵام کە چاومان بە یەکدی کەوت بزەیەکی کرد بە ساقەی پێکەنینەکەی بوو هەموو میراتەکە بە قوربانی زەردەخەنەیەکی ئەو بێ من زەوی و پارە و میراتم بۆ ئەو بوو بۆ ئەوە بوو کە بتوانم حاڵ و ژیان و ئاسوودەیی بۆ ئەو دابین بکەم من و ئەقدەس بە نیگا و بە ئیشارەت ڕاز و نیازمان دەکرد لە پڕ دەنگی سەرۆک دادگام ژنەوت سەرۆک بە ئەوقاتەکەی منی گوت ئەگەر بەرگریەکت هەیە بیکە ئەوقاتی من لە بەرامبەر ئەوقاتی دەوڵەتدا چی پێ دەکرێت بە تەمەڵی و شەکەتیەوە هەستایە سەر پێ کۆکەیەکی بۆ کرد و گوتی، قوربان، دەربارەی بوونی موەکیلەکەی من، بوونی خۆی چاکترین بەڵگەی زیندوو بوونیەتی. وەکو خۆتان دەبینن نەک هەر شەهید نەبووە، بەڵکو زرب و زیندووە و ئەوەتا لە دادگادا دانیشتووە. دەفتەر و تۆماری دەوڵەت گەلێ چەشنە هەڵەی تێ دەکەوێ. بە تایبەتی بەم زەلامە زیندووەیان گوتووە کە دوو جاران شەهید بووە. ئەوقاتەکەم کە گەییە ئێرە هێندە بە دڵ و بە گیان قسەی دەکرد، پیاو حەزی دەکرد دەم و لێوی ڕامووسێ. قسە لەوەی چاکتر نابێ، بەڵگەکانی ئەویش بەجێ و پەسن بوو. لەگەڵ سەلماندنی ئەوەدا کە من زیندووم و کوڕی بابمم، دادگا بڕیاری بە قازانجی من دەدا. بەڵام ئاخۆ ئەوقاتی دەوڵەت ڕازی دەبێ؟ هێشتا ئەوقاتەکەی من قسەکانی تەواو نەببوو، ئەو ڕاپەڕی و گوتی. بوونی کەسێک لە دادگادا ئەوە ساغ ناکاتەوە کە مردوویەک زیندوو بۆتەوە. کاری ئەوقاتی بەڕێز و شکایەتکاری ئەم فایلە تاوان و کڵاوە. ئەمانە بۆ ماشینەوەی ماڵی خەڵکی کەسێکی تریان لە بری کوڕی شەهیدی ڕەحمەتی هێناوە بۆ دادگە ئەو قاتەکەی من هەڵیدایە گوتی مۆچیلەکەی من کە جەنابتان بە مردووی لە قەڵەم دەدەن تاقە میراتگری ڕەشیدی ڕەحمەتیە گشت قەرز و قۆڵەکانی بابی ڕەحمەتی داوەتەوە چۆن دەتوانین ئەم پیاوە بە مردوو حسێ بکەین تا ئێستا لە کوێ بینراوە غەریبەیەک بێت و قەرز و قوڵەی کەسێکی نەناسراو بداتەوە لە دڵی خۆم دەگوتم هەر بژی ئەو قاتەکەی خۆم ئەگەر لە دادگا دەنەبواە نێو دەوی ماز دەکرد مەرج بێ ئەگەر میراتەکەمەم دەنێ ئەم پیاوەتی بدەمەوە ناپیاو بم ئەگەر نەیدەم بەرواڵت دیار بوو کە ئێمە براوە دەبی تەنیا ئەوەندە بەس بوو کاوقاتی دەوڵە ڕازیت بێ و چ قسەیەکی دینە بەڵام ئەو نالەتە دەست بەردار نەبوو دەیویست بە تۆبزی بیسەلمێنێ کە مردوو هەردوو ئەو قاتەکە کەوت بوونە گیان یەکدی ئەو دەیگوت دەبێ ئەو دەیگوت نابێ مشت و مڕ درێژەی کێشا. ئەو قاتەکەی من دەیکێشا بەسەر مێزەکەدا. من دەیسەلمێنم ئەو قاتی دەوڵەت هاواری دەکرد ناتوانی بیسەلمێنی. ماڵی سەرۆک دادگا ئاوا بێ کە بەری مشت و مڕەکەی بێ. ئەگینا لەوانە بوو کار بگاتە کوتەک و کوتەککاری و لەبەر خاتری میراتەکەی من خوێن بڕژێت. سەرۆک دادگا دەستوریدا ئەو قاتەکان لە جێی خۆیان دانیشتن. گوتی بەڕای من فیلەکە نوقسانە. گەواهی دایرەی ئامار دەربارەی مەرجی شکایەتکار گەواهی دایەرەی سەربازی دەربارەی ئەنجامدانی خزمەتی سەربازی شکایەتکار دەبێ بدرێتە دادگای تەمیز، بۆیە دادگا بۆ دوو مانگی دی تازە دەکەمەوە. جەلەسەی دادگا داخرا. کە قازییەکان لە ساڵۆنەکە چوونە دەرێ، ئەوقاتەکەی من چوو بۆ لای ئەوقاتی دەوڵەت. هەردوو ئەوقاتەکە تا چەند چرکەیەک لەمەوبەر شیر و تیریان لە یەکدی دەسوو، لەپڕ دەستیان لە ملی یەکدی کرد و دەتگوت دوو بران و چەندین ساڵە یەکیان نەدیوە دەستیان بە ماچ و موچ کرد کە ئەمەم بینی هەناسەیەکی قوڵم هەڵکێشا و زانیم گشت ئەم مشت و مڕ و یاریە بۆ کێشانەوەی پارەکەی منی بێچارە بوو چ بەرگری و لایەنگرتنێکی من لە گۆڕێدا نەبوو کە لە دادگا هاتینە دەرەوە دۆستەکەی بابم بەغەمباریەوە گوتی ڕۆڵە بە خۆڕایی کاتی خۆت بە فیڕۆ مەدە ئەم دادگایەش هیچت بۆ ناکا بە قسەی من دەکەی تا زووترە بڕۆ بۆ ئەستەمبول ئەگەر خۆت بگەینێتە کاک بەرجەستە ئیشەکەت بۆ ڕادەپەڕێنێ پرسیم کاک بەرجەستە چێ ڕۆلە گیان کاک بەرجەستە کوڕی حەقی پینەدۆزی خۆمانە باوکی ڕەحمەتی زۆری بەسەرەوە هەیە تۆ بیرت نایەت ئەم بەرجەستەیە کە ئەوڕۆ لە ئەستەمبۆلدا هەموو شتێکی بەدەستە لە ماڵی بابی تۆدا گەورە بووە ئەگەر بتوانی خۆت بگەیەنیتە ئەو بێگومان دەستت دەگرێ و هەرچیەکت بوێ بۆتی دەکا. بابی ئەقدەسیش قسەی دۆستەکەی بابمی بەگەن کرد. خۆشم شێوەی کوڕەکەی هەقی پینەدۆزم بیرکەوتەوە. کوڕێکی بزێوی بەدڕەوشت بوو. هەموو خەڵکی ئاوایی داد و بێدادیان بوو لە دەستی. خۆم بەلاوە گرینگ نەبوو بڕۆم بۆ ئەستەمبۆڵ. تەنیا ڕای ئەقدەسم بەلاوە گرینگ و مەبەست بوو. بۆیە دوو سێ ڕۆژ بە بیانووی بیرکردنەوە مۆڵەتم وەرگرت تاکوو ئەقدەس ببینم و پرسێکی پێ بکەم. سبەینێ دوای نیوەڕۆ بەڵێنم بە ئەقدەسدا کە بێ بۆ نێو و باخەکەی باوکی منیش بە هزار ترس و لەرزەوە بەسڵکردنەوەیەکی زۆرەوە لەم کۆڵان و لەو کۆڵانەوە خۆم گەیاندە باخەکە هەرکە یەکترمان بینی هەردوو وەک هەوری بەهار دەستمان بەگریان کوڵی دڵمان نیشتەوە دەستی ئەقدەسم گرت و گوتم ئەقدەس بەڵێنم دەدەیە کە چاوەڕوانم کەی بەدەم هەنەسک هەڵدانەوە سەری خستە سەر سینگ و گوتی سوێندت بۆ دەخۆم کە پرچی سپیت بۆ بهۆنمەوە و بڕۆ و خەیاڵت ئاسوودە بێ، کاری خۆت ئەنجام بدە و زوو بگەڕێوە، هەمیشە چاوم لە ڕێی گەڕانەوەتە. زۆرم هەوڵ دا کە بە لای کەمەوە دوو سێ ماچم بداتێ، بەڵام بێویژدانە نەچووە ژێر بار و گوتی، عەشقەکەمان حەرام مەکە، بیهێڵە بۆ دوای مارە بڕین. تا تاریکیی ئێوارە ماینەوە. ئەوسا خوداحافیزیمان لە یەکدی کرد و بە فرمێسک ڕشتنەوە هەر کەسەمان ڕووی کردەوە ماڵی خۆی. هەر ئەو شەوە چووم بۆ ماڵی دۆستەکەی بابم و گوتم، ئامادەم سبەینێ بچم بۆ ئەستەمبۆڵ. تکام لێ کرد کە ئەدرەسی کاک بەردەستەم بداتێ گوتی ئەدرەسەکەم لەلا نییە بەڵام دەزانم لە حزبدایە هەموو هەردەی ناسن پرسییم بارەگای حزب لە کوێیە نازانم حزب لە کوێ ئەدرەسی چاخانەیەکەت دەدەمێ کە جێی هاوشاریەکانی خۆمانە بچۆ هاوشاریەکان وە دۆزە بێگومان ئەوان دەزانن